کاسێتی چواردەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی یەکەم لە لاپەڕە سێ سەد و نەوەد و هەشت. دیسان ئەو ناتوانێ هەر ئەو ئەندازە بوونەشمان لێ بسێنێ. هەروەها دەسەڵات و ئیرادەی ئێمە. سۆفیا من ئێستا خەریکم لەم کێشە دەکۆڵمەوە. بەڵام ئەڵبەت باوکی ییلدا دەزانێت لەم باسە دەکۆڵیتەوە. ئەڵبەت کە دەزانێت. بەڵام ئاگاداری چۆنێتی پلانەکەمان نییە و من لە هەوڵدام جۆرێک خاڵی ئەرەش مێدۆسی پەیدا بکەم. خاڵی ئەرەشمیدۆس، ئەرەشمیدۆس پسپۆرێکی یۆنانی بوو کە وتی، ئەگەر خاڵێکی قورس و ڕاگیراو بدەن کە لەسەری بوەستم، زەوی لە شوێنی خۆی دەبزوێنم. بۆ هەڵهاتن لە دنیای سەرگوردیش ئێمە دەبێ شوێنێکی ئاوا پەیدا بکەین. ئەمە کارێکی زۆر ئاسان نییە. لە هەر حاڵدا تا ئەم دەورەی فەلسەفە تەواو نەکەین ناتوانین لێی هەڵبێین. مادام کە وانەی ئێمە هەر درێژەی هەیە، ئەو بە تەواوی ئاگاداری ئێمەیە. شکی تێدا نییە کە ئەو بڕیاری داوە من ببمە ڕێنوێنی تۆ و لە دەورە جۆراوجۆرەکانی مێژوودا بتپەڕێنمەوە و بتگەیەنمە دەورانی خۆمان. شتێکی تریش ئەوەیە کە کاتێکی زۆری نەماوە ئەو بە فڕۆکە لە لوبنانەوە بگەڕێتەوە بۆ ئێرە، کەواتە ئێمە دەرفەتێکی زۆرمان نییە. ئەگەر نەتوانین پێش لە گەیشتنی ئەو بۆ برێکلێ، یا بۆ برێکلی خۆمان لە چنگی خەیاڵی سەختی ئەو ڕزگار بکەین کارمان لە کار ترازاوە خەریکی من دەترسێنیت سەرەتا باسی گرنگترین لایەنەکانی دەورانی ڕۆشنگەری فەڕەنسات بۆ دەکەم لە پاشان سەبارەت بە بنەماکانی فەلسەفەی کانت باس دەکەین تا دەگەینە شۆڕشی ڕۆمانتی سیزم هەروا هیگڵ ڕۆڵێکی گەورە لە باسەکانی ئێمەدا دەگێڕێت. لە بەشی هیگڵدا بە ناچاری باس لە ڕووبەڕووبوونەوەی قورسی کرکەگۆر لە گەڵ فەلسەفەی هیگڵدا دەکەین. هەروەها کورتەیەکیش دەربارەی مارکس و فرۆید و داروین گفتوگۆ دەکەین. ئەگەریش توانیمان لە کۆتاییدا چەند کورتەیەک دەربارەی سارتەر و فەلسەفەی بوونگەرایی باس دەکەین و ئەو کاتە پلانەکەمان بۆ دابەزاندن ئامادەیە. ئەمە بۆ یەک هەفتە کارێکی کەم نییە؟ هەر بۆیە دەبێت زۆر زوو دەست پێ بکەین. دەتوانیت هەر ئێستا بێیت بۆ لام. من دەبێت بچم بۆ قوتابخانە، گۆبەندێکی بچووک لە پۆلەکەماندا ساز دەکرێ و دوایی پلەکانمان بۆ دەخوێننەوە. وازی لێ بێنە. ئەگەر ئێمە خەون و خەیاڵین کەواتە خۆشی، شەربەت و شیرینیش خەون و خەیاڵە. بەڵام پلەی وانەکانم لەدەست دەچێت. سۆفیا، لە دوو حاڵەت زیاتر نییە. یا ئێمە لە جیهانێکی سەیر و سەمەرە لەسەر سەیارەیەکی بچووک لەناو یەکێک لە سەدان ملیار کەهکەشاندا بەسەر دەبەین، یان ئەوەی کە تەنیا وزەیەکی کارەبایین لە مێشکی سەرگورددا. تۆش خەریکیت باسی پلەکانت بۆ من دەکەی، شەرم بکە کچێ. ببورە بەڵام هەر باشترە بچیت بۆ قوتابخانە و دوای ئەوە بێیت بۆ لای من ئەگەر ڕۆژی دوایەمینی بۆ قوتابخانە نەچیت لەوانەیە کاریگەری خراپی لەسەر هیڵدا ببێت بێشک هیڵدا لە ساڵڕۆژی لەدایکبوونیدا دەچێت بۆ قوتابخانە چونکە ئەو فریشتەیە کەواتە کاتێک لە قوتابخانە گەڕامەوە دێم بۆ لای تۆ دەتوانین لە کەپری سەرگورددا یەکتر ببینین کەپری سەرگورد؟ دەنگی تەقەی تەلەفونەکە هات داخرابوو هیلدا فایلەکەی خستە سەرژنۆی باوکی ئەستی ویژدانی دەبزواند هێڵدا بۆ ڕۆژی دوایەمینی قوتابخانە نەچبووەوە باوکی چ کارێکی لەگەڵدا کردبوو ماوەیەک کەوتە ناو فیکرەوە ئالبێرتۆ چ پلانێکی لە مێشکدایە؟ چۆنە بە دزیەوە سەیرێکی لاپەڕەکانی کۆتایی بکەم؟ ناکرێت ئەمە دەبێتە قۆپی باشتر وایە پەلە بکات و تا کۆتایی بیخوێنێتەوە بەڵام ئەوەی پەسەند بوو کە لە باسێکدا ئالبێرتۆ ڕاست دەکا ئەوەی کە باوکی بەباشی دەیزانی کە چی بەسەر ئالبێرتۆ سۆفیادا دێت بەڵام لەوانەیە لە کاتی نووسیندا زۆر ئاگاداری سەرنجامەکەی نەبووبێت لەوانەیشە لە پەلەپەلدا شتێکی لە یاد چووبێت و تا ماوەیەکی زۆر پێی نەزانێت. لێرەدایە کە ئالبێرتۆ و سۆفیا تا ڕادەیەک دەستیان کراوە دەبێت. جارێکی تر ڕایگۆڕا. باوەڕی هێنا کە ئالبێرتۆ و سۆفیا بەڕاستی بوونیان هەیە. لای خۆی بیری کردەوە کە گۆمە مەندەکان زۆر قووڵن. ئەم فیکرە بۆ بە مێشکیدا هات. بێشک ماوەیەکی زۆر لە قووڵایی فیکریدا بووە. لە قوتابخانە هەمووان سەرنجیان بۆ لای سۆفیا بوو، چونکە ساڵڕۆژی لەدایکبوونی بوو. هاوپۆلەکانی سەرگەرمی خۆشی پشووی هاوین و پلیوانەکانیان و خواردنەوەکانی ڕۆژ کۆتایی قوتابخانەدا بوون. مامۆستاکەیان لەگەڵ هیوای پشوویەکی خۆش و کامەران بۆ هەموویان ماڵئاوایی لێکردن و سۆفیا بێ درەنگ بەرەو ماڵەوە هەڵات. ئیوانا هەوڵیدا پێشی لێ بگرێ، بەڵام سۆفیا ڕووی وەرگێڕا و بە دەنگی بەرز وتی، کاری هەیە و دەبێت پەلە بکا. لە ناو سندووقی نامەکانی ماڵەوەدا دوو کارتی لە لوبنانەوە تێدا بوو، هەردووکیان پیرۆزبایی بوون، ساڵڕۆژی لە دایک بوونت پیرۆز بێ. یەکیان بۆ هیڵدە و ئەوەی تریان بۆ خودی سۆفیا بوو، هەردوو کارتەکە مۆری دەستەی سەربازیی نەتەوە یەکگرتووەکانی پێوە بوو، پانزەی ژوئەن. سۆفیا کارتەکەی خۆی لە پێشەوە خوێندەوە سۆفیا ئامۆنسۆنی خۆشەویست ئەمڕۆ کارتێکم بۆ ناردووی ساڵڕۆژی لەدایک بوونت پیرۆز بێ هەروەها سوپاسی فراوانیش بۆ هەموو ئەو کارانەی بۆ هێڵدەت ئەنجام داوە لەگەڵ باشترین ئاواتەکاندا سەرگورد ئالبێرت کناگ. سەرەنجام باوکی هیلدە کارتێکی بۆ سۆفیا ناردبوو، سۆفیا نەیدەزانی چی بکا کارتەکەی هیلدەی خوێندەوە. هیلدەی خۆشەویست. من نازانم لە لیلە سێن چ ڕۆژ و چ کاتژمێرێکە، ئەڵبەت زۆر گرنگ نییە، چونکە تۆ دەناسم. دەزانم کە بۆ دوایین پیرۆزبایی یا پیرۆزبایی پێش کۆتایی لە ڕێگەی دوورەوە زۆر درەنگ نەبووە بەڵام شەو درەنگ مەخەوە ئالبێرتۆ بە زوویی سەبارەت بە دەورەی ڕۆشنگەری فەرانسە باس دەکات و جەخت لەسەر حەوت خاڵ دەکاتەوە کە بریتین لەمانەی خوارەوە بەرەنگاربوونەوە لەگەڵ خاوەن هێزدا، عەقڵگەرایی، شۆڕشی ڕۆشنگەری، گەشبینی فەرهەنگی، گەڕانەوە بۆ سروشت، ئایینی سروشتی و هەروەها مافی مرۆڤ. دیار بوو کە ئێستاش سەرگورد ئەمانەی لە فیکردایە. سۆفیا چووە ژوورەوە خشتەی دەرەجەکانی هەمووی سەد بوو، لەسەر مێزی چێشخانەکە داینا و پاشان خۆی کرد بە ناو پەرژینەکەدا و بەرەو دارستان بەڕێکەوت. پاش ماوەیەک لە سەر دەریاچەکە سەوڵی لێ ئەدا و بە قایەقەکە دەچوو بۆ لای کەپری ئەوبەری ئاوەکە. ئالبێرتۆ لە سەر سەکۆی بەردەم دەرگای کەپرەکە دانیشتبوو، بە سۆفیای وت لە پەنایدا دانیشێت. تەم و مژێک بە سەر دەریاچەکەوە دەبینرا بەڵام کەش و هەوا خۆش بوو. وا دیار بوو هەوا بە تەواوی لە زریانەکەی دوێنێ هێور نەبۆتەوە. ئالبێرتۆ وتی. باشترە تا درەنگی نەکردووە پەلە بکەین. فەیلەسوفی گەورەی دوای ئەوان ئیمانۆئێل کانتی ئەڵمانی بوو. بەڵام فەرەنسایش لە سەدەی هەژدەهەمدا بیرمەندی گەورەی تێدا بوو. دەتوانین بڵێین کە وێستگەی دەورەی فەلسەفی ئەوروپا لە نیوەی سەرەتای سەدەی هەژدەدا بەریتانیا بوو، لە ناوەڕاستی سەدەدا فەرەنسا و لە کۆتایی سەدەکەدا ئەڵمانیا بوو. بە واتایەکی تر دەتوانین بڵێین جۆرێک گۆڕانی شوێنەکان لە ڕۆژاواوە بۆ ڕۆژهەڵاتی ئەوروپا بوو. بەڵێ وایە. ئێستا با شێوازی سەرەکی بەشێک لە فیکرە هاوبەشەکانی کۆمەڵێک لە فەیلەسوفەکانت بۆ باس بکەم. ناودارەکانیان مۆنتیسکیۆ، ڤۆڵتێر و ڕۆسۆ بوون. ئەگەرچی کەسانێکی تریش هەبوون باسەکەمان لەسەر حەوت بنەما دەست پێ دەکەین. زۆر سوپاس. بەڵام من لەوە پێش ئاگاداری ئەو حەوت بنەما بووم. سۆفیا کارتەکەی باوکی هیڵدەی دایە دەست ئالبێرتۆ. ئالبێرتۆ هەناسەیەکی قووڵی هەڵکێشا، بۆچی بێسوود خۆی دەخاتە ئەرکەوە. بەم جۆرە یەکەمینی خاڵە گرنگەکان بەرەنگاربوونەوەی ناوەندی هێزە. زۆربەی فەیلەسووفانی فەڕانسەیی دەورانی ڕۆشنگەری چاویان بە بەریتانیا کەوتبوو. ئەم وڵاتە لە زۆر لایەنەوە پێشکەوتووتر بوو لە وڵاتی ئەوان، بە تایبەت لە زانستی سروشتی ئەو وڵاتە، هەروەها لە نیوتۆن و فیزیای جیهانی ئەو تێڕا مابوون. فەلسەفەی بەریتانیا بە تایبەت لاک و فەلسەفە سیاسیەکەی بوونە پاڵنەرێک بۆ ئەوان. ئەمانە کاتێک گەڕانەوە بۆ فەڕانسە هەرچی زووتر یا هەرچی زۆرتر لەگەڵ ناوەندەکانی دەسەڵاتدا کەوتنە بەرەنگاری، بە بڕوای ئەوان هەموو ئەو ڕاستیانەی کە وەک میرات گەیشتووە بە ئێمە دەبێت بە چاوی شک و گومانەوە سەیر بکرێت. مەبەست ئەوە بوو کە هەر کەس دەبێت وەڵامی پرسیارەکانی خۆی پەیدا بکات. ڕەوشی دیکارتیش لەم باسەدا پاڵنەری ئەوان بوو. چونکە ئەو کەسێک بوو کە هەموو شتێکی لە بناغەوە بنیاد نا. بە تەواوی وا بوو. دژایەتی کردنی ناوەندی هێز و دەسەڵات زیاد لە هەموو شتێک مەزنی کلیسا و پاشا و زەنگینەکانی دەگرتەوە. لە سەدەی هەژدەهەمدا ئەم ناوەندانە لە فەرانسە تا ڕادەیەک لە چاو وڵاتی بەریتانیاوە بەهێزتر بوون. پاشان شۆڕشی فەرانسە بەسەردا هات. بەڵێ لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و نۆ دا بەڵام فیکرە شۆڕگێڕیەکان زیاتر بە هۆی ئەو ناوەندانەوە بەرزبووەوە باسی دوایی کە گرنگ بێت عەقڵگەرایی بوو من وام دەزانی کە دوای هیوم عەقڵگەرایی گەیشتە کۆتایی هیوم خۆی تا هەزار و حەوت سەد و حەفتا و شەش زیندوو بوو ئەمە دەکاتە بیست ساڵ دوای مۆنتسیکیۆ و تەنیا دوو ساڵ پێش فۆلتێر و ڕۆسۆ کە هەردووکیان لە هەزار و حەوت سەد و حەفتا و هەشت دا مردن بەڵام هەرسێکیان چوون بۆ بەریتانیا و لەگەڵ فەلسەفەی لاکدا ئاشنا بوون. لەوانەیە لە یادت مابێ کە لاک لە تەجرەبەگەرایی خۆیدا زۆر هەڵسووڕاو و بە ئیرادە نەبوو. بۆ نموونە پێی وابوو باوەڕ بە خودا و بەشێک لە ئەرکە ئەخلاقییەکان لە سروشتی عەقڵی مرۆڤدایە. ئەم فیکرە هەروەها پایە و بناغەی بیرۆکەی ڕۆشنگەری فەرانسەیش بوو. تۆ وتت کە فەرانسەییەکان بەردەوام زیاتر لە بەریتانییەکان بایەخیان بە عەقڵگەرایی ئەدا. بەڵێ. ڕیشەی ئەم جیاوازییە دەگەڕێتەوە بۆ دەورانی وەستا. ئەو کاتە بەریتانییەکان باسیان لە عەقڵی تەواو و کامڵ دەکرد. فەرانسەییەکان زۆرتر سەرنجیان بۆ لای باسە سەرەتاییەکان دەچوو. مانای ئینگلیزی وشەی پێشوو ئەمەیە. شتێک کە هەمووان دەزانن و مانای وشە فەڕانساییەکەی ئەمەیە، شتێک کە سادە و سەرەتاییە، ئەڵبەت بۆ عەقڵی مرۆڤ. بەڵێ دروستە. زۆربەی فەیلەسوفەکانی دەورەی ڕۆشنگەری وەکوو مرۆڤگەراکانی دەورانی باستان، بۆ نموونە سوقرات و ڕەواقییەکان بڕوای تەواویان بە عەقڵی مرۆڤ هەبوو. ڕۆشنگەری فەڕانسە بە هۆی ئەم تایبەتمەندییە زەق و بەرچاوەوە زۆربەی کات بە دەورانی عەقڵ ناو دەبەن. زانستی سروشتی نوێ پیشانی دابوو کە سروشت بە هۆی عەقڵەوەیە. ئێستا فەیلەسووفانی دەورەی ڕۆشنگەری بە ئەرکی خۆیان دەزانی کە بۆ ئەخلاق و ئایینی، کرداری، بنەمایەک لە سەر عەقڵی تەواو بۆ مرۆڤ داڕێژن. کە ئەمە بووە هۆی سەرهەڵدانی شۆڕشی ڕۆشنگەری. کە دەبێتە خاڵی سێهەم. ئێستا کاتی ڕۆشنگەری کۆمەڵگا گەیشتبوو کە لەسەر ئەم بنەمایە دەبێت کۆمەڵگایەکی باشتر بخوڵقێت. خەڵک پێیان وابوو نەبوونی و ستەم بەهرەی نەزانی و کۆنەپەرستییە. لەم ڕووەوە زۆر بایەخ درایە پەروەردە و فێرکردنی مناڵان و خەڵک، لە خۆڕا نییە کە زانستی پەروەردە و فێرکردن لە دەورەی ڕۆشنگەریدا دروست بوو. کەواتە خوێندنگە لە دەورانی وۆستادا دروست بوو و پەروەردە و فێرکردنیش لە دەورەی ڕۆشنگەریدا بنیاد نرا. بەڵێ دروستە. گەورەترین کتێبی هەمیشەیی ئەو دەورە قامووسێکی زۆر مەزنە. مەبەستم قامووسێکی بیست و هەشت نوسخەیە کە لە هەزار و حەوت سەد و پەنجا و یەک تا هەزار و حەوت سەد و حەفتا و دوو بڵاو بووەوە. تەواوی فەیلەسوفەکان و ئەدەبزانەکان وتاریان بۆ ئەم مەبەستە نووسی. دەیانوت لە شێوازی دروستکردنی دەرزی تاک و داڕشتنی تۆپ و تفەنگ هەموو شتێکی تێدایە. سۆفیا وتی خاڵی بنەمای دوایی گەشبینی فەرهەنگییە. دەکرێت تاکو من قسەکەم تەواو دەکەم، ئەم کارتە بێنرخە بنێیتە کەنار ببورە. فەیلەسوفەکانی دەورەی ڕۆشنگەری پێیان وابوو هەر ئەوەندە کە زانین و عەقڵ پەرەی سەند مرۆڤ دەگاتە پێشکەوتنێکی مەزن و چیتر زۆر ناخایەنێت کە نەزانی و دواکەوتوویی شوێنی خۆی ئەداتە مرۆڤی ڕۆشنگەر. ئەم شێوازە فکریە تا یەک دوو دەیە لەمەوبەریش لە ئەوروپادا برەوی هەبوو، بەڵام ئەمڕۆ ئێمە ئەوەندەیش دڵنیا نین کە تەواوی پێشکەوتنەکان باش بن. بەڵام فەیلەسوفەکانی دەورەی ڕۆشنگەری هەر لەو کاتەوە ڕەخنەیان لە شارستانیەت دەگرت. لەوانەیە باشتر بوایە گوێمان لە وتەکانی ئەوان بگرتایە. گەڕانەوە بۆ سرووشت لەسەر زاران بوو، بەڵام مانای سرووشت بۆ فەیلەسووفانی دەورەی ڕۆشنگەری زۆرتر هاو مانای عەقڵ بوو. چونکە مرۆڤ زیاتر دیاری مرۆڤە تاکوو دیاری ئایین یا شارستانییەت. دەوترا کە خەڵکانی پێشوو زۆربەی کات ساغتر و خۆشتر بوون لە ئەورووپاییەکان و بە بڕوای ئەوان بەهۆی ئەوەوە بوو کە شارستانییەتەکان پێ نەگەیشتبوون. ڕۆسۆ دروشمی گەڕانەوە بۆ سروشتی پێشنیار کرد، دەیوت، سروشت باشە و هەر لەسەر ئەو بنەمایە مرۆڤیش باشە. هەروەها ڕۆسۆ پێی وابوو دەبێت منداڵ تا ئەندازەی گونجاو لە حاڵەتی سروشتی خۆیدا بهێڵینەوە. هەڵەمان نەکردووە گەر بڵێین کە نرخاندنی دەورەی منداڵی لە دەورانی ڕۆشنگەرییەوە دەستی پێکردووە. تا ئەو کاتەی کە منداڵ ئامادەی دەورەی باڵغ بوون دەبوو، بەڵام بە وتەی فەیلەسوفەکانی دەورەی ڕۆشنگەری هەموومان مرۆڤین و تەنانەت لە دەورانی منداڵیدا ژیانی خۆمان لە سەر ئەم گۆی زەویە دەبەینە سەر. کە وتەیەکی دروستە. مەبەستیان لە ئاینی سروشتی چی بوو؟ مەبەستیان ئەوە بوو کە ئاینیش دەبێ لەگەڵ عەقلی مرۆ عەقلی مرۆڤدا هەڵ بسەنگێندرێت. زۆربەی خەڵک بۆ ئاینی سروشتی خەبات دەکەن و ئەمە خاڵی شەشەمی خشتەی ئێمەیە. ژمارەی مادەگەرا توندڕەوەکان لەم دەورانەدا زۆر بوون. ئەوانە بڕوایان بە خودا نەبوو و بە ئاشکرایی بانگەوازی خودانەناسییان دەکرد. بەڵام زۆربەی فەیلەسووفانی ئەو دەورانە بەرچاوهێنانی جیهانی بێ خودایان لە عەقڵ بە دوور دەزانی. دەیانوت دنیا ئەوەندە عەقڵانی و خاوەن دسپلینە کە ناتوانین فکرێکی وا بکەین. دیسپلین واتە بە مانای ڕێک و پێکی و بە بەرنامێ. دەیان وت دنیا ئەوەندە عەقڵانی و خاوەن دیسپلینە کە ناتوانین فیکرێکی وا بکەین، بۆ نموونە نیوتۆنیش ئەو بڕوایەی هەبوو. هەروەها نەمری ڕۆحیش بە باسێکی عەقڵانی دەهاتە ئەژماردن. زاناکانی دەورانی ڕۆشنگەری وەکوو دیکارت هەمیشەیی بوونی ڕۆحیان بە کێشە و باسی عەقڵ دەزانی نەک باسی باوەڕ. دەیانوت ئاینیش دەبێت بکرێتە سروشتی. ئەمە زۆر سەیرە. بە بڕوای من ڕۆح نموونەیەکی زۆر بەرچاوە لەو شتەی کە مرۆڤ باوەڕی پێیەتی و بە ڕوونیش نایناسێت. ئەمە لەبەرئەوەیە کە تۆ لە سەدەی هەژدەهەمدا ناژیت. فەیلەسووفانی دەورەی ڕۆشنگەری دەیانوت کە وتە و پەروەردە نەشیاوەکانی مەسیحییەت لە درێژەی مێژووی کلیساوە لکاوە بە وتە ئاسمانییەکانی ئاینی مەسیحەوە. بۆیە دەیانویست ئایین لە ژێر ئەم بارە گرانەدا ڕزگار بکەن زۆر سەرنج ڕاکێشە لە ئەنجامدا زۆربەیان ڕویان لە خوداناسی سروشتی کرد کەچی بێت مەبەست لە خوداناسینی سروشتیەوەیە کە خوددا سەدان سەدە لەمەوبەر دنیای خوڵقاند بەڵام لەو کاتەوە تاکو ئێستا خۆی نەنواندووە، بەم جۆرە خودا بوونێکی مەعنەوییە کە تەنیا لە ڕێگەی سروشت و یاسا سروشتییەکانەوە نەک بە هیچ شێوەیەکی لە سەروو سروشتەوە خۆی بە مرۆڤ دەنوێنێت. لە نووسراوەکانی ئەرستۆیشدا چاومان بە خودایەکی فەلسەفی هاوشێوەی ئەمە دەکەوێت. لە بۆچوونی ئەرستۆدا خودا هۆکاری مەزن یاخود بزوێنەری یەکەمە. ئێستا یەک خاڵی تر دەمێنێتەوە. ئەمە لە هەمووی گرنگتر، بە شێوەیەکی گشتی دەتوانین بڵێین کە دەورانی ڕۆشنگەری فەرانسە پڕ سووتر و زانستیانەتر لە فەلسەفەی ئینگلیزی بوو. مەبەستت ئەوەیە کە فەرانساییەکان بە شێوەی فەلسەفەی خۆیان ژیان؟ بەڵێ تا ڕادەیەکی زۆر. فەیلەسوفەکانی فەڕانسەیی دەورەی ڕۆشنگەری تەنیا بە بڕواگەلێک دەربارەی پلەوشوێنی مرۆڤ لە ناو کۆمەڵگادا ڕازی نەبوون. واتە بۆ ئەو شتەی کە خۆیان بە مافی سروشتی هاوڵاتیان ناویان لێ دەهێنا، خەباتیان دەکرد. سەرەتا ئەمە بە ناوی هەوڵدان بۆ سەربەخۆیی ڕۆژنامە و گۆڤارەکان بوو، بەڵام لە لایەنی ئایینی و ئەخلاقی و سیاسیشەوە دەبێت مافی تاک بۆ ئازادی بیروڕا دەربڕین دابین بکرێت. هەروەها ئەوان بۆ ڕەتکردنەوەی کۆیلایەتی و بۆ هەڵسوکەوتی باشتر لەگەڵ تاوانباراندا خەباتیان دەکرد. من لەگەڵ زۆربەی وتەکانیان هاوڕام. بنەمای پارێزراوی تاک لە دەستدرێژی لە جاڕنامەی مافی مرۆڤ و هاوڵاتیدا گەیشتە لوتکە، کە ئەنجومەنی نەتەوەیی فەڕانسە لە هەزار و حەوت سەد و هەشتا و نۆ دا دەنگی پێدا. ئەم جاڕنامەیە لە هەزار و هەشت سەد و چواردە دا بووە بنەمای یاسای خودی ئێمە لە نەرویج. بەڵام ئێستاش زۆر کەس لە خەڵک بۆ ئەم مافە خەبات دەکەن. بەڵێ مەخابن. فەیلەسوفانی دەورەی ڕۆشنگەری دەیانویست بیسەڵمێنن کە بەشێک لە مافەکان بۆ هەر کەسێکە کە دێتە سەرم دنیایە. مەبەستیان لە مافی سروشتی هەر ئەمە بوو. ئێمە ئێستاش باس لە جۆرێک مافی سروشتی دەکەین کە لە دژایەتی لەگەڵ یاساکانی وڵاتدایە. کەواتە کەسانێک بە تەواوی نەتەوەکان دەبینن کە لە دژی نەبوونی یاسا و کۆیلایەتی و ستەم خەبات دەکەن و ئەم مافە سروشتییە بۆ خۆیان دەخوازن. ئەی مافی ژنان چی؟ لە هەزار و حەوت سەد و هەشتا و حەوت دا شۆڕشی فەڕانسە تا ڕادەیەک مافی بۆ هەموو هاوڵاتیان دابین کرد، بەڵام زۆربەی کات مەبەست لە هاوڵاتی پیاوان بوون. بەو حاڵەش شۆڕشی فەڕانسە بوو کە یەکەمین نموونەکانی بۆ یەکسانی مافی ژن و پیاو دایە دەستمان. چیتر کاتیشی هاتبوو. لە سەرەتای هەزار و حەوت سەد و هەشتا و حەوت دا فەیلەسوفێکی ڕۆشنگەر بە ناوی کۆندرۆسێ نووسراوەیەکی دەربارەی مافی ژنان بڵاو کردە و وتی ژنان هەمان مافی سروشتی پیاوانیان هەیە. لە شۆڕشی هەزار و حەوت سەد و هەشتا و نۆ دا ژنان لە دژایەتی کردنی شێوەی فیئۆداڵی پێشوو زیاد لە ئەندازە هەڵسووڕاو بوون. بۆ نموونە ژنان پێشەنگی خۆپیشاندانێک بوون کە پادشای ناچار کرد لە کۆشکی خۆی لە ڤێرسای هەڵبێت. چەند ڕێکخراوێکی ژنان لە پاریس دروست بوو، ئەمانە سەرەڕای مافی سیاسی هاوڕادەی پیاوان، خوازیاری کۆمەڵێک گۆڕانکاری بوون لە یاسای شووکردن و بارودۆخی کۆمەڵایەتی ژنان. ئایا ئەو مافانەیان بەدەست هێنا؟ نا، وەکو زۆربەی باسەکانی تری ئەو کاتە لە گەرمەی بەرەنگاربوونەوەدا کەڵک لە مافی ژنان وەرگیرا. بەڵام لەگەڵ ئەوەی کە شێوازی نوێ دامەزرا و جێگیر بوو، کۆمەڵگای پیاوسالاری پێشوو دیسان سەری هەڵدایەوە. وەکو جاران یەکێک لەو کەسانە کە لە شۆڕشی فەڕانسەدا زیاتر لە هەمووان خەباتی بۆ مافی ژنان دەکرد ئۆڵیمپ دۆگۆش بوو. ئەو لە هەزار و حەوت سەد و نەوەد و یەک دا واتە دوو ساڵ دوای شۆڕش جاڕنامەیەکی دەربارەی مافی ژنان بڵاوکردەوە. لە بڵاوکراوەی پێشووی مافی هاوڵاتیاندا هیچ بەندێک دەربارەی مافی ژنان باس نەکرابوو. ئۆلیمپ دۆگۆش خوازیاری مافی یەکسان بوو بۆ ژن و پیاو. ئەنجامەکەی چی بوو؟ لە هەزار و نۆ سەد و حەفتا و سێ دا لە ملیاندا، هەر جۆرە هەڵسووڕاوییەکی سیاسی بە لایەنگری لە ژنان قەدەغە کرا. بە ڕاستی شەرمە. لە سەدەی نۆزدەهەمدا بوو کە یەکسانی مافی ژن و پیاو نەک هەر لە فەڕانسادا، بەڵکوو لە هەموو ئەورووپادا سەری هەڵدا. ئەم خەباتە بەرە بەرە بەرهەمی دا، بۆ نموونە لە نەرویژدا ژنان تا هەزار و نۆ سەد و سیانزە مافی دەنگدانیان نەبوو. ژنان ئێستاش لە زۆر شوێنی جیهاندا خەباتێکی درێژیان لەبەرە. دەتوانن من بە لایەنگری خۆیان بزانن. ئالبێرتۆ بێدەنگ دانیشت و سەیری ئاوەکەی دەکرد. پاش یەک دوو خولەک وتی، ئەمە کەم و زۆر ئەو شتە بوو کە دەمویست دەربارەی دەورەی ڕۆشنگەری بۆتی باس بکەم. بۆچی کەم و زۆر؟ هەست دەکەم کاتێکی زیاترمان نییە. کاتێک ئەمەی دەوت لە ناوەڕاستی دەریاچەکەدا شتێک ڕوویدا شتێک لە قوڵایی ئاوەکەوە هەڵقوڵی دەعبایەکی گەورە و ترسێنەر لە ئاوەکەوە هەستا سۆفیا هاواری کرد ئەهریمەنی دەریا دەعبا ڕەشەکە چەند جار خۆی بەملاولادا خست و دیسان چووە قوڵایی ئاوەکە و دەریاچەکە ئارام بووەوە ئالبێرتۆ ڕووی وەرگێڕا و وتی، با بچینە ژوورەوە. چوونە ناو کەپرە بچووکەکە، سۆفیا هەستا و سەیری دوو وێنەی بارکێلی و برێکلی کرد. بە دە سێمای بۆ وێنەی برێکلی کرد و وتی، وابزانم هیڵدە لە شوێنێک لە ناو ئەم وێنەدا دەژی. نووسراوەیەکی بە دەرزی دروستکراو ئێستا لە نێوان دوو وێنەکەدا هەڵواسرابوو لەسەری نووسرابوو، ئازادی، یەکسانی، برایەتی. سۆفیا ڕووی لە ئالبێرتۆ کرد و وتی، تۆ ئەمەت لێرە داوە؟ ئالبێرتۆ بە بێتاقەتی سەری بزواند و ئەوکاتە سۆفیا کارتێکی بچووکی لەسەر لێواری زۆپاکەدا پەیدا کرد. لەسەری نووسرابوو بۆ هیڵدە و سۆفیا. سۆفیا زوو زانینی کێ ناردوویەتی، بەڵام ئەمە شتێکی نوێ بوو کە بەرە بەرە ناوی سۆفیایشی لەناو کارتەکەدا دەهێنا. پاکەتەکەی کردە و بە دەنگی بەرز خوێندیەوە. خۆشەویستانم مامۆستای فەلسەفەی دەبوایە جەختی بکردایەتەوە کە دەورەی ڕۆشنگەری فەڕانسە بۆ ئەو بنەما و ئارمانجانە کە بوونە سەرچاوەی نەتەوەیەکگرتووەکان گرنگیەکی زۆری هەبوو دروشمی ئازادی یەکسانی برایەتی لە دوو ساڵ یا ببورن لە دوو سەد ساڵ لەمەوبەردا خەڵکی فەڕانسە یەکخست ئەمڕۆکە هەرەمووشانە دەبێت هەموو جیهان یەکبخات ئێستا زیاتر لە هەر کاتێک گرنگە کە مرۆڤ یەک خێزانی گەورەی هەبێت. داهاتوو بۆ منداڵانمان و منداڵی منداڵانمانە، ئەوان چ جۆرە جیهانێک لە ئێمەوە بە میرات دەبەن؟ دایکی هیلدە لە خوارەوە بانگی کرد کە فیلمی تەلەفیزیۆن تا دە خولەکی تر دەست پێ دەکات و پیتزاکەیشم خستۆتە ناو فڕنەکە تاکوو گەرم بێتەوە. هیلدە دوای ئەو هەموو خوێندنەوە بەڕاستی هیلاک ببوو. لە کاتژمێر شەشی بەیانیەوە کە لە خەون بە ئاگا بووبۆوە تاکو ئێستا خەریکی خوێندنەوە بوو. بڕیاری دا پاشماوەی شەوەکە لەگەڵ دایکی بێت و ساڵڕۆژی لە دایک بوونی بە خۆشی ڕابوێرێت، بەڵام سەرەتا دەبێ لە قامووسەکەدا بە دوای شتێکدا بگەڕێت. گوژ نا دووگوژ هیچ ناوێک نەبوو. ئۆلیمپ دووگوژ دیسان هیچی تێدا نەبوو. دەربارەی ژنێک کە بۆ بڕواکانی خۆی سەری دانا هیچی تێدا نەبوو ئەمە جێی شەرم نییە؟ خۆ باوکی هەر لە خۆوە ناوی ئەم ژنەی نەهێنابوو. هیڵدە هەڵهات کە سەیری قامووسە گەورەکەی خوارەوە بکات. دایکی حەیران سەیری ئەوی دەکرد، هیڵدە وتی من دەبێت سەیری شتێک بکەم. نوسخەی قامووسی گەورەی ناوەکانی هەڵگرت و دیسان هەڵهاتە سەرەوە بۆ ژوورەکەی خۆی گوژ ئەوەتە. گوژ، ماری ئۆلیمپ، هەزار و حەوت سەد و نۆسێ بۆ هەزار و حەوت سەد و چل و هەشت، نووسەری فەڕانسەیی بە چەندەها نووسراوەوە کە دەربارەی کێشە کۆمەڵایەتیکان و هەروەها چەندین شانۆنامەوە ڕۆڵێکی گرنگی لە دەورانی شۆڕشی فەڕانسادا گێڕا. یەکێک لەو کەسە کەموێنانە بوو کە لە دەورانی شۆڕشدا بۆ بەدیهێنانی مافی مرۆڤ بۆ ژنان خەباتی دەکرد، لە هەزار و حەوت سەد و نەوت و یەک دا بڵاوکراوەی مافی ژنانی بڵاوکردەوە. بە هۆی دلێری و پشتگیری لە لوئی شازدەهەم و دژایەتی کردنی رۆبسپێر لە هەزار و حەوت سەد و نۆ و سێ دا لە گەردنیان دا. ئال لێکۆر بنەمای یەکسانی ماف و ژن و پیاو لە دەورەی هاوچەرخدا هەزار و نۆ سەد. کانت، ئەو ئاسمانە پڕئەستێرەی لە سەروومانەوەیە و ئەو پێوانە ئەخلاقیەی لە دڵماندایە. سەر گورد ئالبێرت کناگ نزدیکی نیوەشەو تەلەفۆنی بۆ ماڵەوە کرد تاکو ڕۆژی لە دایک بوونی هیلدە پیرۆز بکات. دایکی هیلدە تەلەفونەکەی بەرز کردەوە، هیلدە تەلەفونەکە تۆی دەوێت. ئەلو منم باوکت. عەقڵت کەم بووە؟ نزیکەی کاتژمێر دوانزەی نیوەشەوە. تەنیا دەمەوێ بڵێم یادی لەدایکبوونت پیرۆز بێ. ئەمەت لە تەواوی ڕۆژەکەدا چەند جار وتووە. بەڵام نەمدەویست تاکو ڕۆژ تەواو نەبووە تەلەفۆن بکەم. بۆچی؟ مەگەر دیارییەکەی من نەگەیشتۆتە دەستت؟ بەڵێ گەیشتووە زۆر سوپاس. بە تاسەوەم بۆچوونت بزانم. زۆر باشە من ئەمڕۆ دەمم لە خواردن نەداوە زۆر سەرنج ڕاکێشە پێم بڵێ تا کوێ گەیشتووی تازە چوونەتە ناو کەفری سەرگورد چونکە تۆ بەو دێوە دەریاییەک گاڵتەت پێکردن دەورەی ڕۆشنگەری ئۆڵیمپ دووگۆش، کەواتە من زۆر هەڵەم نەکردووە. هەڵە؟ لە چ بوارێکەوە؟ وابزانم پیرۆزباییەکی تر لە ڕێگەدایە، بەڵام ئەم یەکەیان بە مۆسیقایە. کەواتە باشترە پێش لە خەوتن چەند لاپەڕەیەکی تر بخوێنمەوە، وا دیارە ئێستاش لە خوێندنەوە تێر نەبووی. من ئەمڕۆ زیاتر لە تەواوی تەمەنم شت فێر بووم. بڕوا ناکەم تەنیا بیست و چوار کاژمێر لەومەوبەر بوو کە سۆفیا لە قوتابخانەوە دەگەڕایەوە بۆ ماڵەوە و یەکەمین پاکەتی نامەی دۆزیەوە. سەیرە کە ئاوا بە خێرایی دەخوێنرێتەوە. بەڵام من دڵم بۆی دەسووتێت. بۆ حاڵی دایکت نا بۆ حاڵی سۆفیا بۆچی ئەو داماوە بە تەواوی گێژ بووە بەڵام ئەو خۆ دەتەوێ بڵێیت کە تۆ کەسایەتی ئەوت خوڵقاندووە بەڵێ شتێکی ئاوەها بەڵام من وا بیر دەکەمەوە سۆفیا و ئالبێرتۆ بە ڕاستی بوونیان هەیە کاتێک هاتمەوە زۆرتر لەم بارەیەوە گفتوگۆ دەکەین.